بەناوی خودای بەخشندە و میهرەبان. هاوار و ئاه و ناڵە بۆ هەر کەسێک کە بە شوێن کەم و کوڕیدا دەگەڕێت و لە عەیب و عاری خەڵکی دەدوێت ئەو کەسەی ماڵ و سامانی زۆری کۆکردوتەوە و هەر خەریکی ژماردنیەتی و دڵی پێی خۆشە ڕەزی لەو بەخشندە نییە وا دەزانێت بەڕاستی کەماڵ و سامانەکەی دەبێتە هۆی تەمەن درێژی و نەمری بۆی نەخێر سوێن بە خودا بە سوچی و ڕیسوایی فڕێ دەدرێتە ناو حوتەمەوە جا تۆ چوزانی حوتەمە چییە بریتە لە ئاگری داگیر ساو و بڵێ سەداری خوددا ئەواگرەی ڕوو دەکاتە ناو جەرگەی دڵ و دەروونەکان کە مەڵبەندی کوفر و خوددا نەناسی و ڕەزیلیە بێگومان ئەو ئاگر و دۆزەخە لە شوێنێکدایە کە سەرگیراو و دەرگا داخراوە لەسەریان ڕێگەی قوتاربوونی نییە خودانەناسان لەوێ لە ناو چەند ستونێکی ئاگرینی درێژدان هیچ جم و جۆڵێکیان بۆ ناکرێت